بەشی سیانزە هوەری ڕێنیسانس پێشەکی دیاریکردنی مێژوویەکی تەواو بۆ سەتای سەرهەڵدانی ڕێنیسانس یان ئەو هەموو گۆڕانکاریی کە لە بواری ڕامیاری زانستی پشکنین و دۆزینەوە کۆمەڵایەتی دینی ئەدەبی هونەری و لە هەموو گرنگتر لە ڕووی بیری ئازاد و مرۆڤگەرایی و بەهای تاکەکەس، تۆماری ناو و ڕەواجی واژووی هونەرمەند لە ئەورووپای کۆتایی سەدەکانی ناوەڕاست بەدی هات. کارێک کە تەنیا جێی بیرکردنەوە و لێکۆڵینەوەیە. مێژوونووسان بۆ ئاسانکاریی توێژینەوەیی، ساڵی چوار سەد و پەنجا و سێ واتە ساڵی سەرکەوتنی سوڵتان محەمەد فاتیح پاشای عوسمانی، بەسەر دەوڵەتی بێزەنتینی و دەستبەسەرداگرتنی بەسەر ناوچەی خۆرهەڵاتی دەریای ناوەڕاست و داخستنی تەنگەی سوێز بە ڕووی کەشتیە بازرگانیەکانی ئەوروپادا بە ساڵی کۆتایی جەنگە وێرانکاریەکانی سەد ساڵەی نێوان بەڕیتانیا و فەڕەنسا هاوکات بە ڕووخاندنی سیستەمی ئەشرافی ئەوروپا. بەو جۆرە ئەو کاتە کاتی بنبڕبوونی نەخۆشیی تاعوون بوو لە سەرانسەری ئەورووپا. لە کۆتایی سەدەی چواردەهەم بە مێژووی تەواوی جوگرافیایی و پێشکەوتنی دەریاوانی، کارەکانی ئەندازەیی و تەکنیکیی بیناسازی نوێ دەرکەوت. هەروەها دۆزینەوەی کیشوەری ئەمەریکا لە هەزار و چوار سەد و نەوەد و دوو زایینی و دەرکەوتنی گۆڕانکاریی ئەدەبی و هونەری نزیکەی ساڵی هەزار و پێنج سەد، بە سەرەتای ئەو قۆناغە دادەنێت. وشەی ڕێنیسانس بە واتای و ناوەڕۆکی لەدایکبوونی دووبارە یان بووژاندنەوەی هۆشیارانەی، سوننەتەکانی ئەدەبی و هونەری ڕۆم و یۆنانی کەونارا لە زمانەکانی ئەوروپیدا برەوی گشتی هەیە و بووە نێونەتەوەیی، بەو شێوەیی کە لە باسی هونەری گۆتیکدا بینیمان بیناسازی گۆتیک، لە ئیتاڵیا بە ئەندازەی فەرەنسا و بەڕیتانیا و فنلاند و ئەڵمانیا پێشوازی لێ نەکرا بە شێوەیەک کە لە زۆربەی بیناکانی شارە جیاجیاکانی ئیتاڵیا بنەمای یەکسانی کلاسیکی لە بیناسازی گۆتیک جێبەجێ کرا و مایەوە بە واتایەکتر بۆ بەخشینی کەشوهەوایەکی گونجاو یان ئاستێکی مامناوەند بەرەو چوونە سەرەوەی تایبەتی بیناسازی گۆتیک، ڕەگەزی ئاسۆیی بیناسازی کلاسیکیش لە کارا بوونی خۆیدا مایەوە. لە ڕاستیدا یادەوەریی هونەریی کلاسیکی قۆناخی درەوشاوەی ڕۆم کە سەرهەڵدانی ڕێنساس گیانێکی نوێی پێدا، خۆی لەلایەنی هۆکاری بێزاری توندی ئیتاڵییەکان بەرامبەر بە بیناسازی گۆتیک بوو، هەتا ئەو ڕادەی، کەڤیلارتا، بیناسازی و پەیکەرتاشیی ناوداری شاری ڕۆم لە ناوەڕاستی سەدەی پانزەهەمدا، لە چوارچێوەی ڕەخنە و لێکۆڵنەوەکانی هونەری خۆیدا، ڕەخنەی هونەری لە قۆناغی ڕێنساس ڕەواجی هەبوو. نووسینە موعتەبەرەکانی بەبارهێنا، لەوانە دە بەرگی پەڕتووکی بیناسازیی بەرهەمی، لێونە، باتیستا، ئەلبارتی، بیناساز و وێنەکێشی شاعیر و هونەرناسی بەناوبانگ لە نیوەی دووەمی سەدەی پانزەهەم و بەرهەمی موعتەبەری، جۆرج وازی، بیناساز و وێنەکێش و نووسەری ناودار و مێژووی هونەر لە نیوەی دووەمی سەدەی شانزەهەم، لەعنەتی بۆ ئەو کەسە نادووە کە بیناسازیی هەژار و ناڕێکی گۆتییەکان بونیاد ناوە. بەهەرحاڵ، شێوازەکان و بنەمای بیناسازیی گۆتیک، تا چەندە لە سەر جێ خۆی ماوە هەتا برۆنلیسکی کە بە ڕاستی بە باوک و دامەزرێنەری بیناسازی گۆتیک ڕێنساس ناسراوە شێوازەکانی تەکنیکی بیناسازی گۆتیک بۆ دروست کردنی تاقی نەخشداری گومەزی کڵێسەی فلۆڕەنسی بە کار خست. لەگەڵ ئەو هەموو ژیانە بێ ئەنجامەی گۆتیک لە هەرێمێکی بێ پشتیوانی ئیتاڵیادا، سەدەی پانزەهەم ئەو وڵاتە تەنیا ئارەزوو و ئامانجی ئەوەی نەبوو کە چەندین جۆری بینای قۆناغەکانی دێرینەی یۆنان و ڕۆم هەروا ناوەندی مەسیحیەتیان نەوەک بە درۆ لاسایی بکەنەوە بەڵکو گەوشەپێدان و خوڵقاندنی نوێ ببوژێننەوە ئەوان نەوەک بە هەمان دەستەمایی قۆناغی دێرین بەڵکو بە دەستڕەنگێکی شکۆمەندتر برامان کە پلەی یەکێک لە گەورەترین بیناسازی ڕێنیساسی هەبوو، چەندین ساڵ لە هەوڵی ئەوەدا بوو کە گومەزی بینای پانتۆن نی ڕۆم بە هەمان فەزای قوڵایی لە سەرووی تەلاری شێوەلاکێشە باسیلیکا ی کۆنستانتین لە ڕۆم واتە فراوانترین لە جۆری خۆیدا بخاتە سەر هەتا بەو پێکاتەیی بەرهەمێکی پێشکەوتووتر لە هەر دوو بینای بەشکۆ و تەواوکراوی دێرینی بەدی بێهێت. لە ڕاستیدا ڕیشە یان خەسڵەتی سەرەکی بیناسازی ڕێنیسانس هەمان گرینگی پێدان و هەوڵ بوو بۆ زیادکردنی پێگەیشتنی تەواو، جوانی، ڕازاندنەوە و شکۆمەندی بوو، لەسەر ئەوەی کە لە ڕۆمی دێرین گەیشتبووە ئەنجام، بەڵام هەموو جێگەیەک بە حوکمی هزر و کەش و هەوایەکی گونجاو بە پەیڕەوکردنی لە هاوسەنگی وردی بیرکاری و هەماهەنگکردنی گونجاو. ئامانجی بیناسازی ڕێنیسانس بیناکانی لەسەر بنەمای نەخشەی چڕوپڕ ناوەند بوو. بەرامبەر لەگەڵ نەخشی میحوەری کە بە گشتی لە بینا کڵێسە و تەلاری شێوالا کێشەیی بەکار دەبرا لەبەر ئەوەی لە بەرامبەری بینا وای دەخواست کە نەخشە لەسەر هەردوو لای میحوەر و ناوەڕاست نەخشەڕێژی بکرێ لەگەڵ تاقی کەوانەی و گومەزی گەورە لەسەریەوە کە خۆی یادگاری قۆناغی دراوشاوەی ڕۆمی کەونارا بوو. ئەو نەخشانە بە گشتی بە شێوەی چوارگۆشە، خاچی یۆنانی یا لاکێشی خاچی ڕۆمی، نەخشەسازی و تاق و گومەز لەسەر بەشی ناوەندی ئەوە دەبەستران. ڕواڵەتی دەرەوە و دیوارەکانی ناوەوە لە ڕەگەزی بیناسازی کلاسیکی ڕۆم واتا پایی خشتی و هیلالی تەواو دوور لە نیو بازنە و ڕایەڵی ئاسۆیی و گەچکاری و گۆشەبەندی نیوە خڕ و نیوە بازنەیی کە بە تایبەت لە لایەنی دڵنیایی لە سەر هێڵە ئاسۆیەکان دادەنرا بە پێچەوانەی بیناسازی گۆتیک بەدی هات لەو شوێنەی کە دەست بە کارکردنی نەخشەی چڕوپڕی ناوەند لە بناسازیدا بە واتای بینای کڵێسەیی و مەبەستە ئایینییەکان، هۆڵی شەوانەی درێژ و ڕوە و میحراب، بە میانەی پێویست لە نێوان ئەو دوو بەشەدا و لەگەڵ دەوروبەری خڕی میحراب، بۆ جێبەجێکردنی نزا و پاڕانە و مەڕاسیمی ئایینی، بەشێکی تر لە هەمان درێژبوونەوە لە پشتی میحراب جیاوازی هەیە. نەخشەی بینای شەوەلاکێشەیی بە درێژایی ڕۆژگار ڕوو بۆ دروستکردنی کڵەسا لە پێشتر دانراوە بەڵام هەمیشە ئەو نیەتە لە ناوەند و چڕ و محوەری بینای نوێ بە هەردوو خاسیەت بەدی دێت ئالبەرتی بە زیادکردنی هۆڵی شەوانەی شێوەلاکێشی لە کڵەسەی سان ئەندەریا کە لە بنەڕەتدا بینایەکی بە نەخشی چڕوپڕی ناوەند بوو ئەو مەبەستیان گەیاندە قۆناغی کارکردن توانای داهێنانی بیناسازانی ڕێنیسانس دروستکردنی چەندین جۆر بیناکردنی شار و تەلار و گشتی تایبەت بە تایبەت کۆشکی خانەدانەکان و پڕشتکۆکان کە ببووە داخوازی ڕۆژ لە دوای ڕۆژی بازرگان و بانکدارانی دەوڵەمەند ئەو جۆرە کۆشکە یان بینای گەورەی خانەدانی لەسەر بنەمایەک پێک دەهات لە ڕیزێک ژوور بە شێوەیەکی ئاسایی بەیەکەوە بەسترابوون کە بە چواردەوری حەوشەی ناوەنددا دەکرایەوە هەتا سێ نهۆمی بوو. ڕواڵەتی دەرەوەی چاککراوی ناڕێک ڕووەکەی پێ دروست دەکرێ لە خودی یادەوەری کۆشک کە تە و خۆڕاگری ئەشرافییەکانە لە سەدەکانی ناوەڕاستدا. بە زۆری هەر نهۆمێک بە جۆرێک بەردچینی گوندنشینی ڕواڵەتی دەرەوەی دروست دەکرا و هەر نهۆمێک بە ڕایەڵەی جوانکاری کە دابەشکردنی ئاسۆیی بینایان بە دڵنیایی دروست دەکرد. لە نهۆمێکی تر جیا دەکرایەوە لە هەندێ لە حاڵەتدا ئەو خاسێتە ئاسۆییە لەگەڵ ڕەگەزی پتەو بە ستونی گەورە دەبەسترێتەوە کە بە ڕووکاری گشتی کەشتێکی گونجاو جێگیر دەکرێت و کۆشکی بریقەدار لە فلۆڕەنس بەرهەمی ئالبێرتی بە ڕووکارێکی پێکهاتوو لە تۆڕی لاکێشەیی یەک ئەندازە نموونەی بەرزی ئەوەیە. هەم دیسان بە پەیڕەوکردنی لە عادەتی ڕۆمی و کەونارا دروستکردنی خانووی گونجاو لەگەڵ کەش و هەوا بۆ کاربەدەستانی دەوڵەت ئاسایی بوو. خانووە گونجاوەکان لە دەرەوەی شارەکان و ناو باخەکاندا یان دیمەنی سروشتی لەگەڵ پەیکەری ستووندار و لاکانی و ڕووناکییەکان هەروا لە هەماهەنگیی تەواو لەگەڵ دەوروبەری دروست دەکرا. ئەندریا پالادیۆ لە بینای ویلایەتی کاپرا، ڕەگەزی ئەسلی بیناسازی کلاسیکی بەکاربێت کە بریتی بوو لە شەشپاڵویی ناوەند لە ژێر گومەزێکی ڕاکشاو لە چوار لاوە بەسراوە بە چوار ڕێڕەوی چونا ژوورەوەی لێکچووی تەواو بە پێشی بینا پێکهاتوو لە ڕێڕەوی چوونە ژوورەوە و تابلۆی سەنتووری سەر دەرگا پلیکانێک کە هەیوانی سەرزەوی دروست دەکات ئەو داهێنانە بیناسازی هاوکات لەگەڵ بیناسازی ڕێنساس لە نیوەی سەدەی دووەم بۆ هەموو وڵاتانی ئەوروپی هەتا بەڕیتانیا ڕێگەی بڕی و وەک سەرمەشقێک پەسەند کرا بۆ جێی لاساییکردنەوە پەیکەر تاشی لە نزیکەی ساڵی 1400ی زایینیدا ژمارەیەک کە جێگەی سەرنجە لە پەیکەرەکانی دێرینی یۆنان و ڕۆم، لە کنەوە پشکنینەکاندا لە ناوجەرگەی خاک هێنراوەتە دەرێ کە دڵ و چاوی توێژەرانی هونەری ڕووناک کردەوە و هەرایەکی گەورەی ستایشکردنی لێکەوتەوە. لۆرێنزۆ گیبەرتی لە پێناسەی ئەو پەیکەرە هەمەلایەنەدا دەڵێت، پێگەیشتنی ئەم جۆرە پاشماوەیە لە پایەک دایە کە تەنیا بە بینینی ناتوانین هەست بە ڕاستیەکەی بکەین مەگەر ئەوەی کە دەستەکانمان بەسەر ڕووبەر و مەڕمەڕە جەماوەرییەکانیدا بهێنین، دەبێ ئەوە زیاد بکەین کە بە دوای هەنگاوێکی وەهادا دیارە دەبێت لە ڕەخنەی هونەری قۆناغی دواییشدا پێناسەیەکی بەو جۆرە بکرێت کە پێکەتاشی هونەری زادەی هەستی لەمسکردنە. لە ڕاستیدا بەهۆی کاریگەری دیدار و ناسینی ئەو پەیکەرانەوە بوو، کە پەیکەرسازانی قۆناغی ڕێنساس توانیان هەست کردن بە مانای قەبارەی تەرک کراو لە قۆناغەکانی زێڕینی یۆنان و ڕۆمی دێرین دووبارە بوژاندەوە. بەو جۆرە بوو کە پەیکەر لە پەیڕەو کردنی هەلومەرج و بە پێی پێداویستی و داخوازی بیناسازی کە ئەویان لە گۆشەیەک لە جێ خۆی دانا و ئازاد کرا وردە وردە توانیان بە هەڵسوکەوت لە ئازادیی تاکەکەسی جووڵە و توانا وەربگرێ وەک بوونێکی پڕ لە نموونەی عاتفی و جۆش و خرۆشی ژیان، چوارچێوە و قاڵبی داخراوی بیناسازییان خستە لاوە، سەربەخۆیی و هەمەلایەنەی شوێنەکانیان بە خۆی تایبەت کرد، بەو جۆرە پیکەتاشی لە قۆناخی ڕێنسانسدا لە شێوەی نەخش و نیگاری سەر دیوار یان ئامێرێک لە خزمەتی بیناسازیدا دەرهات. ئاسانە کە بێزاری لە ڕۆڵی. پڕوپاگەندەی کڵێسا یان جوانکاریی کۆشک و تەلارەکان یان شێوانبێژیی مەراسیمی ناشتنی مردووانی بەستوو لەسەر بەردی ساردی مەزارەکان بە توندی گەورە دەکرایەوە، هەروا لە دوای ئەوە بوو کە جارێکی تر لە دوا قۆناغی کلاسیکی یۆنان و ڕۆم لە پلەی هونەریی ڕەسەن و بەشکۆ کە بە گەورەیی و بوونی هەڵسوکەوتی پێیوەست درا، لەسەر پێگەی هونەریی جیهانیی درەوشاوا دەرکەوت. ئێستا ئیتر لە جیهانی پێکەتاشی باکوس، خواوەندی شەراب و شانۆ حەزرەتی داود لە تەنیش یەکدا بەدی هاتوون. لە نەخشی بەرجەستەکاریی تابلۆی دادوەریی پاریس، لە ناوەڕۆکی ئەفسانەکانی یۆنان، لەگەڵ کۆڕی پرسەی مریەم لەسەر جەستەی مەسیح دوانە و هاوتای یەکتر دەبوون. بەناونەهێنانی ناوەڕۆکی نادینی و واقیعنمایەک بە شێوەی ڕۆژ لە دوای ڕۆژی پەیکەرسازی ئاسایی بوو. پیتەر پارلەر، پەیکەرسازی ئەڵمانی لە مێژوویەکی دەستپێشخەری وەک ساڵی هەزار و سێ سەد و هەشتا لە چەند پەیکەرێکی باڵا ئەندامی کە بۆ کڵێسەی پراگ دروستی کرد، گەرچی دەبێت بوترێ ئەو لەو ڕۆژگارەدا زیاتر پەیکەری ڕوخساری تاکەکەسی شازادەکانی دروست دەکرد کە هێشتا وەک بەشێکی نەبڕاوە بۆ بیناسازی کڵێسای بەکاردەهێنێن هەروەها لە نزیکەی ساڵی 1499 کڵاوس ئلسدوتەر پێکەتاشی پایە بڵندی هۆڵەندی بەرهەمی بەناوبانگی خۆی بە ناوی حەوزی بچووکی مووسایی بۆ ڕیزی ڕاهیبانی کارتوزی لە شانپۆلی فەڕەنسا دروست کرد کە دیسان نموونەیەک بوو لەو پەیکەرانەی لە خزمەتی کڵێسادا بوو بەڵام تەنیا هونەرمەندانی ئیتاڵی بوون کە جیاکردنەوەی بەستنەوەی هونەری ئایینی هاونگاویان ناو پەیکەری تاکەکەسی بە هاوشێوەی تەواو لە کەسانی ئاسایی یان داخوازی کاربەدەستانیان بە جێ دەهێنا. ئەو پەیکەرانەی کە دابەت بوون بە خودی کەسێک وەک یادەوەریەکی زیندوو لە ماڵەکانی خۆیاندا دەیان پەرستن. دەیان پاراستن. پەیکەرسازانی ئیتاڵیا لە هەمان سەرەتای سەدەی پانزەهەمدا لە کارەکانی خۆیاندا پێشکەوتنی ساسوڕهێنەر و ئازادی تەواویان بەدیهێنا، وەک ئەوەی کە دەبینین دوناتیلۆ کۆچکردنی هەزار و چوار سەد و شەست و شەش بنەما و واقیعنمایی لە دروستکردنی پەیکەری حەبقوقی نەبێ هەتا ئەوجێ بەکارهێنا، کە هەیکەلی پیر بە ڕوخسارێکی ناشرین و سەری بێ موو دروستکرد. کە لە دواییدا خەڵکی نازناوی بێ هێز و کەچەڵیان خستە پاڵ ئەو پەیکەرە، دیسان دەبینین کە گیبراتی کۆچکردنی هەزار و چوار سەد و پەنجا و پێنج لە جێبەجێکردنی بەرجەستەکاری لەسەر ڕووی دوو دەرگای کانزایی شوێنی مەڕاسیمی ئەو کەسانەی دەچنە ناو ئایینی مەسیحەوە لە کڵێسەی فلۆڕەنس سوودی لە وێنەکێشان وەرگرت. لە قوڵایی نمای وێنە تابلۆکانی ئینجیلی بەرجەستەکراو بە ڕووکەشی کانتایی زێڕباو یان بە شێوەی سێ مۆدە نمایی بینراو و دانانی دیمەنی سرووشتی لە کۆتایی تابلۆکە دەڕازێنرێتەوە لە چوارچێوی ئەوەی کە هەموو بەرهەمەکانی لەگەڵ ڕاستەقینەدا